شەهرەزاد گێڕایەوە پیرەمێرد وتی براکەم ئەگەر هەزار سوارەیشت لەگەڵ بێ زاڵ نابی بەسەریدا ئەمە دێو سەعدانە لەو دۆڵەدا نیشتەجێ بووە ڕێی لە ڕێبواران بەستۆتەوە پەلاماری داوە سامانی خەڵکی بردۆ بۆ خۆی ئەم دۆڵەی پڕکردووە لە مەڕ و بزن و مانگا وشتر سامانێکی فرەی هەیە ئەمە کاتی خۆی باوکی ناوی هند بووە و کە ئەم کوڕەی گەورە بوو چەند جارێک ئامۆژگاری کردووە مرۆڤ نەخوا زۆرداری نەکا ڕێگا بە خەڵک نەگرێت و پیاو خراپی نەکا. بەڵام قسەی باوکی شکاند و بەگوێی نەکرد ئەمجا دوای شەڕ و شۆڕێکی زۆر باوکەکە کوڕەکەی خۆی ڕاونا و دەری کرد کە ئەم دێو سەعدانەیە ئێستاش ئەم نالەبارە ماوەیەکە لەم دۆڵەدا گیرساوەتەوە و پێنج مناڵی هەیە غەریب وتی چارە چیە بۆ خاتر خوا پلانمان بۆ دابنێ بەڵکو زاڵ بین بەسەریدا و خەڵکەکە لە زۆرداری ئەم دێوە ڕزگار بکەین پیرەمێرد وتی بەقوربان ئەوە سحفت پێیە بڕۆوە ناو دووسەد چەکدارەکەت با مسوڵمان ببن و شایەتمان بێنن ئەمجا فەرزەکانی خوا بەجێ بێنن ئەمجا ئەم شمشێرە بەرەبزانە لە زێڕ دروست کراوە سێ باڵ درێژە دوو بستپانە ئەوەش زرێپۆشی سەردەمی کۆنە لە پۆڵا دروست کراوە لەبەری بکە ئەم بۆریش سێ هەڵەفەی پێوەیە ڕای بۆشێنە بروسکە فرێدا ئەمجا بە هەمووتان هاوار بکەن اللە اکبر و پەلاماری بدەن منیش لای خۆمەوە لە خوا ئەپاڕێمەوە بەڵکو خوا یارمەتی ئێوە بدات و زاڵ ببن بەسەریدا غەریب شتەکانی لێوەرگرت و بە بڕوایەکی پتەوە و بەدڵی خۆشەوە گەڕایە و ناو هاوڕێکانی ئەوانیش بەرەو پیری چوون و بەخێریان هێنایەوە ئەمجا کۆبوونەوەی پێکردن داوای لێکردن بچنە سەر ئەو ئاینە نوێ و شایەتمان بێنن هەمویان بەخسیان کرد ئەمجا فەرزەکانی ئەم ئاینەی فێرکردن و کەوتنە خوێندنی سحف بۆیان بڕیاریاندا پێکەوە هاوار بکەن ئەلله وەکبەر بە هەمویان هێرش بکەنە سەر دێو سادان ئەمان لەم قسانەدا بوون کە پاڵەوانێک بە سواری ئەسپێکەوە لێیان پەیدا بوو خودە و زرێ پۆش لەبەر شمشێر و دەست و کەمەر هاواری کرد غەریب کە زرێ پۆش لەبەر بوو چوە بەرامبەری کەوتنە شمشێربازی ماوەیەک هێنان و بردن بوو ئەمجا خودە و ڕووپۆشی سوارەی دەشتەکی کەوتە خوارەوە لەسەری کە غەریب ناسیەوە لە ئەسپەکەی دابەزی و ئەویش خۆی هەڵدایە خوارەوە ئەم لاولای یەکتریان ماچ کرد بەدەم پێکەنینەوە چوونە ناو دوو سەد سوارەکە و غەریب پرسی برا جوانەکەم بۆ گەیشتویتە ئێرە سەهیم وتی بەقوربان کە سەفەرت کرد من لە ماڵ نەبووم ئیتر کە زانیم بۆ جەنگ چوویت شوێنت کەوتم ئەوەتا سوپاس بۆ خوا پێت گەشتمەوە ئەمجا غەریب کێشەکەی تێگەیان سەهیملەیل هەر لەوێدا شایەتمانی هەنا و خۆی بۆ جەنگی دێوەکە ئامادە کرد غەریب و سەهیم لەیل و دو سوارەکە کەوتنە ڕێ و بەرە و دۆڵەکە ببوونەوە دوای ماوەیەک دێو سادان بە پێنج کوڕەکەی وت ئادەی بتان بینم ئەوە کۆمەڵێ لە ڕێگاوە بەرەو ئێرە دێن و تەپ و تۆزیان بەرز بۆتەوە بڕۆن ڕێگەیان پێ بگرن هەمویانم بۆ بێنن کوڕەکان کە زۆر درێژ و کەتە بوون بۆیان چوونە سەر ڕێگا کە سوارەکەیان گەیشتە سەر پێنج کوڕە دێوەستان یەکێک لە کوڕانی دێوسادان لێیان چوە پێش و هاواری کرد و شمشێری هەڵسوڕان ئادەی چەندانێکتان دابەزێت و ئەوانی تر قۆڵبەس بکە دەمێکە باوکم گۆشتی ئادەمی زادی نەخواردووە غەریب لێی چووە پێش وتی ئەوە بەڕاستە نەگبەت بۆری و هەڵەفەکانی لێڕاوەشان هەڵەفەکان پرژی ئاگریان لێبووە کوڕەی دێو سەعدان کە چەکی وای نەدیبوو زۆر ترسا ئەمجا هاواری کرد ئەلله وەکبەر یەک دانی دا بە پشتیدا بەدەما کەوت و بورایەوە ئەمجا پەلاماری چوار کوڕەکەی تری دێو سەعدانی دا سەهیم لەیل خێرا دابەزی و لەگەڵ چەند کەسێکی خۆیاندا قۆڵبەستیان کرد ڕایان کێشایە و ناو سوارەکانی خۆیان پەلاماری دووەمی دا و ئەویشی خستە سەر زەوی قاڵبەستیان کرد و هێنایان هەر چوار کوڕیان بەدیل گرت پێنجەم کوڕی دێو سەعدان کە ئەمەی بینی بەرەو دوا هەڵات و بە هاوار و گریان چۆ لای دێو سەعدانی باوکی و کارەساتەکەی بۆ گێڕایەوە باوکی کردیە بۆڵە بۆڵ و وتی بڕۆ با بچم هەموان بکوژم و ئەو خوێڕیانەی برات بهێنینەوە. هێندە توڕە بوو هەرگەیشتە سەرە ڕێگاکە باوەشی کرد بە درەختێکدا و لە ڕەگ و ڕیشەی دەری هێنا و خستیە سەر شانی کە گەیشتە لایان بێدەنگ درەختەکەی کێشا بە ناو کۆمەڵە سوارەکاندا هەر لەوێدا پێنج کەسی لێ کوشتن ئەمجا سوارانی غەریب بە هەموان پەلاماری دێو سەعدانیان دا ئەویش شاتاوڵێکی برد بۆ سەهیم لەیل خستی و بورایەوە ئەمجا چۆن هەڵۆ چۆلەکە هەڵەگرێت و ئەی با دێو هێندە قەبە و کەڵەگەت بوو بەو شێوەیە پێی لە زەوی بڕی و بردی کە غەریب سەهیمی برای بەدەستی دێو و بە بوراوەی بینی تون بوو بە ئەسپەکەوە پەلاماری دا دێو سەعدان هێندە کەڵەگەت و قورس بوو هیچ ئەسپێک بەرگەی قورسەکەی ناگرت و پشتی ئەشکا بۆیە دێوسادان بە پیادە ڕێوی هاتبوو بۆ جەنکە غەریب نزیکی بۆ بۆریە هەڵەفەدارەکەی لێ هەڵسوڕانوتی ئەله وەکبەر پەنا بەخوای مەزن پەنا بە حەزرەتی ئیبراهیم پەنا بە پێغمبەری خوا محەممەد درودی خوای لێبێ بۆریەکەی دا بە پشتی دێوەدا و لە پەوڕوو کەوتە سەرزەوی سەهیم لەیلی برای لە دەست بەرەڵا بوو ئەمجا کاتێک دێ و بە ئاگا هاتەوە قۆڵبەست کرابوو کە پێنجەم کوڕی ئەمانەی بینی دەستی بەڕاکردن کرد و هەڵات بەڵام غەریب شوێنی کەوت و بۆریەکی دا بە ناوشانی داوخستی و سوارەکانی غەریب دابەزین و ئەویشان قۆڵبەست کرد و ڕایان کێشان تاکو کۆشکی دێوسادان کە چوونە ژورۆ سێریان کرد هەزار و دوو سەد عەجەمی زیندانی کراون گەنجینەکەیان پڕە لە زێڕ و زیو و نەختینەی گرانبەها ئاژەڵێکی زۆریان هەیە زیندانیەکانیان ئازاد کرد غەریب لەسەر کورسی دێوسادان دانیشت سەهیم لەیلی برای لای ڕاستی وەستان چەکدارانی بە دوو ڕیزوەستان لە ڕاستیدا ئەم دێوە ناوی ساسی کوڕی شید کوڕی شەدادی کوڕی عاد بوو غەریب پرسی، ها دێو سەعدان، چۆنە حاڵتان؟ دێو سەعدان وتی، ئازادی زەوت کراوم، وەک وشتر پەت کراوم، خراپ بێ حورمەت کراوم. غەریب وتی، باشە تۆ بۆ شایەتمان ناهێنی و بڵێیت دانی پیا نێم کە یەخوا هەیە، ئیبراهیم نێردراوی خوایە. دێو سەعدان خۆی دا بە سەر پێیەکانی غەریبدا ئەویش نەیهێشت ئەمجا فەرمانی دا خۆی و هەر پێنج کوڕەکانی ئازاد کرد دێو سەعدان پرسی گەورم چی بڵین تاکو ئیسلام ببین ئەویش شایەتمانی پێوتن دێوە کوڕەکانی وتیانەوە ئەمجا هەندێ لە فەرزەکانی فێرکردن لە دێوەی پرسی ئەو بەندکراوە نەچین لە زیندانەکەتدا ئەیژوتی گەورەم ئەوانە لە وڵاتی عەجەمەوە هێناومن نێچیری خۆمن و ئەیان خۆم جا هەر ئەو پیاوانەم نەگرتووە غەریبوتی ئەی دێوەوتی قوربان سەد کەنیزەکم بە جیاگرتووە زۆر جوانن لەو شۆخ و بێگەردن ئەڵێی مانگی چواردەن لە نێوانیاندا کچی شاسابووری تایە کە غەریب ئەمەی لە دێو سەعدان بیست سەری سوڕما پرسی باشە چۆن دەستت گەشت بەو کچە شازادەیە نەگبەت دێو سادان و تیڕۆژێکان خۆم و ئەم پێنج کوڕم و پێنج لە کۆیلەکانم دەرچوین بۆ ڕاوشکار منیش وتم هەواڵی چاک و خۆشت هێناوەتەوە ئەوە بوو خۆم و پێنج کوڕەکەم پەلامارماندان دوای جەنگێکی خوێنایی توانیمان سێ سەد سواریان بکوژین و هەزار سواریان بگرین و دەستمان گرت بەسەر زێڕ و زیوی خاتوو فەخرتاجدا خۆشیمان بەدیل گرت لەگەڵ سەد کەنیزەکدا و هاتینەوە قەڵای خۆمان غەریب پرسی دەستت بۆ فەخرتاج نەبردووە دێوسادان وتی نەبەسەری ئێوە بەو ئاینە نوێی وەرم گرتووە دڵم نەهاتووە دەستی بۆ بەرم غەریب وتی هەر ئەوە چاکردو چونکە باوکی پاشای دنیاە زۆر بتوانایە هیچ هێزی دەوڵەتێک لە ئەوەی نایە هەر شوێن ئەو کچەی ئەکەوێت و ئەکاتە سرد تەفر و تونای ئەکردی ئەگەر لە ئەنجامی کار ڕانامێنی دوایی زیان ئەهێنی غەریب پرسی سەعدان ئەو کچە شازادەیە لە کوێیە ئەیژوتی گەورم کۆشکێکم بە جیا بۆ کردوێتەوە و ڕازاوەیە بووی ئەمجا وتی دەی با بڕۆین کەنیزەکەکان ببینین دێوەکە پێشی کەوت و بردی کۆشکی کەنیزەکانی پیشاندا غەریب کە سەیری کرد فەخر تاج لە سوودجێکدا دانیشتوەوەگری کە بینی وای زانی لە مانگەوە نزیک بۆتەوە فەخر تاج کە غەریبی بینی لەبەری هەستا دەستەکانی ماچ کرد و خۆی دا بەسەر پێی غەریبدا وتی ئەی پاڵەوانی جیهان لەم دێوەم بکڕەوە با بمە کەنیزەکت و پەزێرایت بکەم چونکە زۆر ئەترسم ئەم دێوە بمخوا ئەمجا غەریب فەرمانی دا ئەو کەنیزەکانە ئازاد بکەن دێو سەعدان خێرا فەرمانی بە کوڕەکانی دا و ئازاد کران ئەمجا ڕووی کردە فەخر تاجوتی بێخم بە تۆ ئەگەێنمە وڵاتی خۆت ئەمجا پرسی باشە تۆ چۆن ئەو سەفرە نالەبارەت کرد و تووشی ئەم ڕێگرە بوویت شازادەوتی مەملەکەتی باوکم هێندە بەرفراوانە تورک و دەیلەم لە خۆگرێ لە یەکێک لە شارەکاندا کڵێسەیەک هەیە ئاگر پەرستان مانگێک ئاهەنگی تێدا جڕن کچانیش ئەچن بۆ بەشداری ئەو ئاهەنگە بە تایبەتی کچەوە زیران و گەورە پیاوان منیش بە باوکم وت و ئەویش کاروانێکی بۆ ڕێخستم دوهزار سەرباز پارێزگاریە کردین و بەرەو ئەو شارە چوون لە ڕێگام دێوە هەڵی کوتایە سەرمان و بەم شێوەی لێکردین جاگەر نەچوومایە بۆ ئاهەنگی کڵێسەی ئاگری ئاگر پرستان ئاوام بەسەر نەهات ئەغەری بوتی بێخەم بە بە وڵاتی خۆتت شا دەکەمەوە فەخر تاجی شازادە دوعای خێری بۆ کرد شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو چیرۆکی سەفەرەکەی غەریب لەگەڵ فەخر تاج بۆ دۆڵی گوڵان شەهرەزاد وتی لە کۆشکی کەنیزەکان غەریب هاتە دەرە و لەگەڵ دێوسادان و کوڕانی و سەهیم و پیاوانی غەریب وتی ئەمەوێت دۆڵی گوڵان ببینم دێو سەعدان فەرمانی دا کۆیلەکان چەندین مەڕ و بزن سەر ببڕن و لێی بنێن و ئامادەی سەفەری بکەن لەو لایشەوە سەد کەنیزەکەیان ئامادەی سەفەر کرد خۆشی 150 کەنیزەکیە بوو هزار کۆیلەی هەبوو کە شوانی مەڕ و ماڵاتی بوون غەریب و ئەو هەمووە سەفەری دۆڵی گوڵانیان کرد دوای ماوەیە کە گەشتە دۆڵی گوڵان هەموو سەریان لە کاری خوا سوڕما بولبول و کەناری و قمری و ڕیشۆڵە جۆرێک ئەیان خوێن دڵی سەد دڵ حەیرانیە بوو ئەو هەموو ڕەز و باخ و درەختە میوەدارانە کە مرۆڤ تێر نابوو لە خواردنیان بۆنی ئەو هەموو جۆرە گوڵە جوانانە خەڵکی مەستە کرد غەریب ئەو دۆڵی گوڵانەی هێندە بە دڵ بوو فەرمانی دا ڕەشماڵیان هەڵدا و خۆشی سەرپەرشتی ڕەشماڵەکەی فەخر تاجی کیسرای کرد ڕاخەری فەرشیان تێدا ڕاخست ئەمجا خواردن ئامادە کرا. سفرەو خوان ڕێکخرا دەستیان کرد بە خواردن. غەریب بایین کردە دێو سەعدان، ئاخۆ خواردنەوەت پێیە؟ دێو سەعدان بزەیەک گرتی وتی، بەڵێ گەورەم، تەنکییەک شەرابم پێیە. ئەمجا شەراب و پیاڵە و پێک پێکادرا. کە غەریب مەست بوو ئەم هۆنراوەی لا دروست بوو، شادبوونم بە تۆ وەبیر دێتەوە، سەر لە نوێ دڵم گڕەگرێتەوە. هەڵەی من نییە دابڕاوم لێت، زەمانە سەرم پێ ئەنێتەوە. هەزاران سڵاو گیانی شیرینم. دوور لە تۆ هەرگیز دڵ ناکرێتەوە. سەربوردەی گەڕانەوەی غەریب و فەخر تاج بۆ لای باوکی شا سابوور سێ ڕۆژ لەو شوێنە حەوانەوە ئەمجا غەریب سەهیمی برای بان کرد و لەگەڵ هەمویاندا کۆبەوە کەوتە قسەکردن و وتی کاکە سەهیم تۆ چەند سوارێک لەگەڵ خۆت ببە و بگەڕێەوە نێوهۆزی بەنی قەحتان سەرپەرشتیان بکەن لە خۆکۆکردنەوەدا یارمەتیان بدەن و هەموان بهێنن بۆ ئەم دۆڵە خۆشە ئاوەدانیە با لێرە نیشتەجێبن خێزانی خۆشمان لە تەکیاندا منیش شازادە فەخر تاج ئەگەیەنمەوە نیشتیمانی خۆی و بە سەلامەتیی دەمەوە بە پاشا سابووری باوکی ئەوانەشی لێرە مێنە و کەونە ئاوەدانکردنەوەی ئەم دۆڵە دێوسادان وتی گەورم با منیش بێم غەریب وتی نابێت تۆ لەگەڵمان بیت شاسابور دەستی بە تۆبگال لە خوێنەکە دەخواتەوە دێو سەعدان توڕەبووتی بەم کەلەیە ترک و دەیلەمیش لەگەڵ سوپاکەیدا تەفرتو ناکەم و لە ناویان ئەبەم غەریب دەستی کردە پێکەنیوتی تۆڕاز دەکەی بەڵام کاری ئێرەت گرنگترە چونکە هەمە ڕووماڵاتێکی زۆر زێڕوزیوێکی فرەمان پێ ئەبێت خۆت و هەر پێنج کوڕەکەت پارێزگاری دۆڵەکە بکەن دێو سەعدان زۆر دڵی بە قسەکەی غەریب خۆش بوو دایقاقای پێکەنین بە جۆرێک ئەو چێ و دۆڵە دەنگیەدایەوە ئەمجا سەهیم لەیلی برای لەگەڵ چەند سوارێکدا بەرەو ڕەشماڵانی بەنی قەحتان بوونەوە و غەریب و یاوەرانی بەرەو نیشتیمانی شازادە بوونەوە لەو لایشەوە شا سابور هەر چاوەڕێی گەڕانەوەی فەخرتاجی کچی بوو هەر نەگەڕایەوە بۆیە هەرچل وەزیرەکەی خۆی کۆکردەوە و کەوتە ڕاوێشکردن لەگەڵیاندا ڕووی کردا دیدانی گەورە وەزیری وتی کەوا بوو تەتەر بنێرە بۆ کڵێسەی ئاگرین بزانە کچەکەم بۆ دیار نییە دیدان دوای کۆبوونەوەکە تەتەری نارد دوای ماوەیەک تەتەر گەڕایە و بە وەزیری وت ئەڵێن ئەم ساڵ فەخرتاج نەهاتۆ بۆ کلێسی ئاگرین وەزیریش چووە لای شاسابور و ئەم هەواڵە ناخۆشەی پێدا شاسابور کامەی بیست لەسەر تەخت هاتە خوارە و تووڕە بوو تاجەکەی سەریدا بە زەویدا و کەوتە هاوار و جنێودان بەخۆی و هێندە توڕە بوو بوورایەوە و کەوت ئاویان کرد بە دەموچاویدا کە بە ئاگا هاتەوە ئەم شیعرەی کە لەبەری بوو وت بانگەشەی سەبر و هەم گریانم بوو سەبرم لێ تۆرا و ئەو میوانم بوو ڕۆژگارێک کە تۆی دابڕی لە من فرمێسکیش پڕی بە چاوانم بوو ئەمجا شاسابور دەسەرکردەی سوپای بان کرد و فەرمانی دە هەریەکەیان دە هەزار سەرباز شمشێرباز تیرئەنداز لە گەڵ خۆیان ببەن هەر سەرکردە و بەرەو هەرێمێک بڕۆن دایکی فەخر تاجیش لمی بیابانی ڕاخست و ڕەشی پۆشی لە گەڵ کەنیزەکانی کۆشکدا کەوتنە شین و شەپۆر لەم لایشەوە غەریب دە ڕۆژی ڕەبق لەگەڵ چەکداران و فەخر تاجدا بەڕێوە بوون ڕۆژی یانزێم سەیریان کرد لە دوورە و تەپ و تۆز بەرز بووە غەریب سەرکردەیەکی عەجەمی بانگ کرد و ڕای سپارد بدا لە ئاوزەنگی و بڕوات بزانێ ئەو تەپ و تۆزە چییە؟ ئەویش بە غار ڕۆیشت. کە گەیشت کەوتە پرسیار کردن ئەوانیش وتیان، کاکە گیان، ئەمە شمشێربازانی هۆزی بەنو هەتاڵە لە ژێر سەرکردایەتی سەمسامی کوڕی جەڕاح پێنج هەزار سوارین و بۆش دەگەڕێین کە پالاماری بدەین و بە تاڵان بیبەین. سوارەی عەجەمی بە هەڵەداوان گەڕایەوە بۆ کۆمەڵەکەی خۆی و بە غەریبی سەرکردەی ڕاگەیان، ئەوانە جەردە و ڕێگرن پێنج هەزار سوارەن و لە هۆزی بەن و هەتاڵن غەریب کامەی بیست فەرمانی دا چەکەکانتان ئامادەی جەنگ بکەن دوای ماوەیەک ڕێگرەکان هەڵیان کوتایە سەریان و هاواریان کرد تاڵانیان کەن غەریب قیژاندی ڕسوای لای خوابن سەگەکانی عەرب ئەمجا هاواری کردەوە ئەلله وەکبەر پشت بە ئاینی حەزرەتی ئیبراهیم سلاوی خوای لێبێ شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی لەشکری غەریب و سەمسام پەلاماری یەکیاندا، یەکتریان هێناو برد. دەنگی زرمەی شمشێر و هاوار و ناڵەی کوژراوان و برینداران، تەپ و تۆزی گۆڕەپان ئەو ناوەی پڕ کرد. تاکو ئێوارە زۆریان لەیەکتر قڕ کرد. غەریب و سەمسامیان وڕ کرد. کە دنیا تاریک بوو غەریب سوپاکەی خۆی بەسەر کردەوە سەیری کرد لە چەکدارانی بەنو قەحتان پێنج کەس کوژراوە، لە کۆیلە عەجەمەکان حەفتا و سێ کەس کوژراوە. کوژراوانی جەردەکان مەزەندە کرد بە زیاتر لە 500 چکدار هەر ئەو شەوە سەمسام سوپاکەی بەسەر کردە و زانی زۆریان لە کوژراوە تووڕە بووتی من هەرگیز لەم جۆرە سوارانە نەدیوە ئەو دەم ڕوتەی مناڵی سەرکردیان شەڕێکی زۆر ئازایانەیە کرد سبینێش بەم شێوە بڕوات ئێمەتیاچن لەبەرەوە بانکەم لە مەدان با سەرکردەکان بێتە بەرامبرم ڕۆژی دواتر هەردوو سپا هاتنە بەرامبەر یەک غەریب دەرچوە گۆڕەپان هاواری کرد لە دوژمنان کەس ئەوێرێ بێتە گۆڕەپان ئەسپی ڕەسەنی لە ژێرا شمشێرێک لە زڕکەفتی زێڕە سوارەکان سەرسان بوون لەو زرێ پۆش و خودە و شمشێرە پاڵەوانێک لە نەوەی شەدادی کوڕی عات هات هێرشیە ناوتی خۆت بگرە لەبەر هەڵمەتمدا ڕمێکی گەیاندێ کە بیز ڕەتڵ کێشی سێ باڵ درێژی بوو بە هێندەی بالێک لە زەوی چەقی غەریب بۆی داهاتەوە ئەڵقە و بۆری ڕاوەشاند و دای بە ناوچەوانیدا کە لی کرد بە دوو بەشەوە لە گۆڕەپان کەوت و ڕەوانەی دۆزەخی کرد ئەمجا ئەهاتوە چوو نەعلەتەی لێدا دووەم و سێم و دێم پاڵەوانی ڕێگران هات نەگۆڕەپان غەریب ئەی کوشتن و ڕەوانی بەوانی تر ئەگەیان وای لێهات پاڵەوانانی دژمن خۆیان لە چوونە گۆڕەپان ئەدزیەوە سەمسام تووڕەبووتی لەعنەتتان لێبێ هەر ئێستا خۆم ئەچمە بەرامبەری ترسنۆکینە هات و هاواری کرد ساگە پیس واد لێ هات بێتە بەرامبەرمان و پاڵەوانانم بکوژی هەردووکیان ڕم بەدەست بوون شا تاوڵیان بۆ یەکتر برد خێرا بوون و بەدەست و برد چاری یەکتریان نەکرد چەکدارانی هەردوولا سەراسیمە بوون لە پاڵەوانێتی و دوانە سەمسام هەڵمەتی هێنا غەریب خۆی لە دامجا دای لە ئاوزەنگی هەرزوو بە بێدەنگی ڕمی چقاندە سەر سنگی هاواری کرد ئەله وەکبەر زاڵکەرە سەرخەرە و شکێنەری گاورانە بە ئاینی ئیبراهیم خەلیل سلاوی خی لێبێت شەوی شەش سەد و سی و دوو. شەهرەزاد وتی کە گاوران و بتپەرستان هەواڵی خوای تاکیان بیست سەریان سوورما لە یەکتریانە پرسی ئەوە چ خوایەکە کە لە وێنەی نییە وتەی وا جوان و دڵگیرمان نەبیستوە هەندێکیان هاواریان کرد مەجەنگێن بگەڕێنەوە با شوێن زانیاری لەبارەی ئەم ئاینە نوێ بکەوین بەڵکو تێی بگەین ئەم جاشم شێرەکانیان کردەوە بە کالاندا لە مەدانی جەنگەڕانەوە غەریب و سوارانیش دەستیان لە شەڕ کێشایەوە بەرەو ڕەشماڵەکانیان کشانەوە گاوران لە نێو خۆیاندا کەوتنە گفتوگۆ و بڕیاردان دە پیاوی زیرەک و دنیا دیدە بنێرنە لای غەریب گەورە سەرکردە کە دە نوێنەرەکەی گاوران گەیشتنە لای غەریبی سەرکردە هەمویان سەریان سوڕما کە ئاخۆ چۆن جەنگیان لە بیر خۆیان بردوێتەوە سوپای غەریب هێندەیان زانی دە نوێنەری نەتەوەی سەمسام هاتون و ئەیانەوێ گفتوگۆ لەگەڵ سەرکردەکان بکەن غەریب لە ڕەشمالەکەی خۆیدا پێشوازی لێکردن و ڕێزی گرتن، ئەمجا پرسی ئەوە چۆن بوو لە گۆڕەپانی جەنگ کشانەوە، یەکێکیان وتی قوربان ئەوەی ڕاستی بێ ئەو نەعرەتەی دوێنێی تۆ لە گۆڕەپاندا ترسی خستە دڵی هەموومانەوە، غەریب پرسی بۆ ئێوە چی ئەپەرستن؟ وتی گەورەم ئێمە، ودا، سواع، یەغوس، کامانە؟ سەر بە نوح پێغەمبەر بوو بتن و ئەیان پەرستین غەریب وتی ئێمە لە خوای تاک و تەنیا زیاتر کەسێکی دی ناپەرستین خوای زەمین و ئاسمانە دروستکەری کێ و شاخانە ڕۆزی دەری ئادەمی زاد و پەلەوەرانە دوای گفتوگۆیەکی زانستیانە دەم ڕاستەکان هەستاوتی بەڕاستی خوایەکی بە بەزەی و توانایە دەسەڵاتی لە بنایە ئاخۆ ئێمە بڵێن چی بۆ ئەوی مسلمان ببین غەریب وتی بڵێن لا الە الا اللە ابراهیم خلیل اللە ئەمجا هەر دە نوێنەرەکە بەڕاستی ئیسلام بوون شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. خۆشەویستان لاڵقەی داهاتوودا درێژەی ڕوودا و بەس